لەو نەخۆشیانەی ئەمڕۆکە لەناو خەڵکیدا بڵاو بۆتەوە نەخۆشی ناڕەحەت وەکو نەخۆشیەکانی سەرەتان و جۆرەکانی ئەمانە بەلایەکی گەورە و عەظیمە ناڕەحەتێکی قورسە لەسەر ئەو کەسەی کە تووشی هاتووە هەر بۆیە پێغەمبەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی إن عظم الجزاء مع عظم البلاء گەورەیەتی پاداشت لەگەڵ گەورەیەتی بەلا و ناخۆشیەکەدایە کە تووشت دێت وإن الله إذا أحب قوما ابتلاهم کاتێ خوای گەورە قەومێکی خۆشویست ئەوە تاقییان ئەکاتەوە و هەروەها فمن ڕضە فله الرضا ومن سخط فله السخط ئەو کەسەی کە ڕازی بێ بە قەدەری خوا ئەوە ڕەزامەندی خوا بەدەست ئەهێنێت ئەوەشی کە تووڕە بێ لە قەدەری خوا ئەوە تووڕەبوونی خوای پەرۆدگار بۆ ئەو کەسەیە ئەوە مژدەیەکە بۆ هەموو ئەوانەی کە نەخۆشن پێغەمبەرەکەی خوا فەرموویەتی صلی الله علیه وسلم خوای پەروەردگار بەندە مسلمانەکانی خۆی پیاوان و ئافرەتان تاقی ئەکاتەوە لە جەسەد و لاشەی خۆیانە و هەروەها لە ئەهل و لە ماڵیانە ئەوەندە تووشی تاقیکردن و مصیبەتیان ئەکات هەتاوەکو کاتێ ئەگەن بە خوای پەرۆدگار یەک گوناهیشیان پێوە نەماوە خوای پەرۆدگار هەمووی کردە کەفارەت بۆیان لەبەرەوەی لە دنیادا تاقی کردوونەتەوە ئیمامی ترمیدی ابن حبان ڕیوایەتیان کردووە لە صحیح سنە ترمیدا بە ژمارە 3414 فرموودەکە هاتووە بەڵکو پێغەمبەری خوا فەرمووی صلی الله وسلم کاتێ خوای گەرە بەندێکی خۆی خۆشەوێ ئەیەوێت بیگەێنێتە پلە بەرزەکانی بەهشت بەڵام کە سیر ئەەکەیت کردارەکانی ئەوە نییە کە بگاتە پلەی بەرز عیباەتی زۆر نییە زۆر هەوڵ و تێکۆشای نەتوان و عیباتە بکە نەیکردووە یاخود تەمەڵی تیا کردووە خوای پەرۆدگار تووشی موسیبەت و نەخۆشیەکی ئەکا ئەوەندە ناڕەحەت ئەبێ لە دنیادا هەتا ئەو کاتەی ئەگاتە ئەو پلەی کە خوای پەرۆدگار ویستی لە سرێتی بگەێنێتە بەهشت کەواتە هەموو جارێک ئەو نەخۆشیانەی کە تووشی خەڵکی دێت بەڵاو موسیبەت نین بەڵکو زۆر جار ڕەحمەتی خوای پەرۆدگارە بۆ ئەو جۆرە کەسانە